لەگەڵ ئەوەشدا کەمزانی خەڵکی ڕقیان لە میسرەکانە بەڵام دەرمانگەکەی خۆم لە ناو خانۆکەمدا کردەوە و هەندێ نەخۆش هاتنەلام لەبەرئەوەی کاتێک کە یەکێ نەخۆشەکەوێت و ئازار پەیداکا کاری بە ڕەگەزی پزیشکەکەوە نیە و لەبری ئەوە حەزەکا بزانێ کە پزیشکێکی شارەزایە یان نا و ئایا ئەتوانێ چاکی بکاتەوە یان نا بەڵام هەندێ لە نەخۆشەکان دەرگای گلەییانە کردەوە و ئەیانوت میسر ئەمڕۆ وەک زالو لێ هاتووە و بەم ژینی خوێنی ئێمە قەڵەوە بێ لە کاتێکدا کە ئێمە ساڵ بە ساڵ هەژارترە بین و بیانوی میسر بۆ سندنی سەرانە ئەوەیە کە لە شارەکانی ئێمە سەربازگەیان داناوە کە ئاسایش بپارێزێ لە کاتێکدا کە ئێمە بە بێ هێزی میسریش ئەتوانین هێمنی و ئارامی خۆمان بپارێزین و یەکێک لە سوکایەتی پێکردنەکانیان ئەوەیە کە ئێمە ناتوانین قەڵا و بورجەکانی خۆمان چاک بکەینەوە و قەڵای نوێ دروست بکەین لە کاتێکدا خەرجی نۆژەنکردنەوە و دروستکردنی قەڵای نوێ لەسەر خۆمانە. ئەگەر میسر سەرانی لێمان نەسەندایە ئێمە ئەبووینە گەلێکی بەختەوەر و حەساوە بەڵام میسر وەکو لافاوی کولە داویەتی بەسەر سوریادا و فیرعەونەکەی ئێوە ئەیەوێ خوایەکەی خۆی بسەپێنێت بەسەر ئێمەدا لەکاتێکدا کە ئێمە خوای ئەومان ناوێت و خوایەکەی خۆمان ئەپەرستین من وتم میسر لەبەر ئەوە ڕێگا نادا کە ئێوە قەڵاکانی خۆتان چاک بکەنەوە و قەڵای نوێ بینا بکەن چونکە ئەزانێت ئەم خۆ قایم کردنە بۆ دژایەتی کردنی میسرە و ئەتانەوێت ڕۆژێک لەگەڵ میسردا بجەنگن ئێوە ئەڵێن کە لە ڕابردوودا ئازاد بوونە بەڵام فەرامۆشتان کردووە کە بەر لەوەی فیرعەونی میسر سووریا بخاتە ژێر دەسەڵاتی خۆیەوە ئێوە هەمیشە لەگەڵ یەکتریدا ئەجەنگان و پاشاکانتان کە لە هەر ویلایەتێکدا سربەخۆی خۆیان هەیە هەرچیەکیان بویستایە لەگەڵ ئێوەدا ئەیان کرد و دەوڵەمەند و هەژار لە دەستی ئەوان ناڵە ناڵیان بوو، بەڵام ئەمڕۆ یاساکانی میسر پشتگیری لە ئێوە ئەکەن و ڕێگا نادا پاشاکانی سوریا ستەمتان لێ بکەن و هەژار و دەوڵەمەندەکانتان لە ژێر پاراستنی یاساکانی میسرن. نەخۆشەکانم ئەیانوت ستەمی پاشاکانی سوریا تۆمەتێکە کە میسرەکان بۆ ئێمەیان دروست کردووە بۆ ئەوەی ئێمە ناچار بکەن کە ئازادی خۆمان فەرامۆش بکەین و ببینە بەندەی میسر بەڵام گریمان پاشاکانی ئێمە زاڵم بن خۆ هەر پاشای خۆمان و ئێستاش هەن و دەست درێژیکردنی ئەوانمان زۆر پێ باشترە لە ستەمی بیانی بەڵام ئەمڕۆ هەمومان بووینەتە بەندەی فیرعونی میسر و ئەو زڵم لە ئێمەکە بەبێ ئەوەی لە ئێمە بێ وتم من لە لەشی ئەوەدا هیچ داخێکی بەندەی بەدیناکەم و ئێوە ئازادن و لە ڕابردوو قەڵەوتر بوونە و ئەم قەڵەویەتان نیشانەدا کە باشترە ژیان ئەگەر ئێوە وەک ڕابردوو بوونایە و یاسای میسر نەی پاراستنایە بەردەوام کەشتیەکانی یەکترتان ئەدزی و دارەکانتان ئەبڕیەوە و هیچ ڕێبوارێک لە ڕێگاکانی سوریادا بێ مەترسی نابوو بەڵام ئەمڕۆ کەس کەشتیەکانتان نادزێت و درەختە میوەدارەکانتان نابڕێتەوە و ئەتوانن بەبێ مەترسی لە هەر لایەکی سوریاوە بۆ لایەکی تر بچن بەڵام سریانیەکان بەڵگەکانی منیان نەئەسەلماند و لەدوای ئەوەی کە چارەسەرەکران دیاریەکەی خۆیان بەڕقەوە لەبەردەمم دائەنا و لەکاتی ڕۆیشتندا ئەیانوت تۆ لەگەڵ ئەوەشدا کە جلی سریانیت لەبەردایە هەر میسریت و هەموو میسریەک لەهەر جێگایەک کە بژیەت هەر ستەمکارە و میسرێکی باش بەدی ناکرێ مەگەر یەکێ کە مردبێ بەهۆی ئەم نەفرەتە گشتی کە خەڵکی بەرامبەر بە میسرەکانیان دەرەبڕی من تێگەشتم کە چیتر ناتوانم لە ئەزمیر دابژیم چونکە ئەگەر ئەو خەڵکە بە تەمای کوشتنیشم نەبوونایە ڕق و کینەکەیان ژیانی لە من تاڵە کردو وەک ئەوە وابوو کە پیاوێک لە ماڵێکدا میوان بێ بەڵام خاوەن ماڵەکە ڕقی لی بێ کە بەم جۆرە حەوانەوە لەو ماڵەدا زۆر زەحمەتە بێ من داراییەکانی خۆم لە ئەزمیر وەرگرتەوە و خۆم ئامادەی گەڕانەوە بۆ میسر کرد، چونکە لە دوای ئەو چەند ساڵە کە بە وڵاتانی بێگانەدا ئەسووڕامەوە ناچار بووم بگەڕێمەوە بۆ میسر و گوزارشتی کارەکەی خۆم بە هورمهەبی فەرماندەی سوپای میسر ڕابگەیەنم کە پێی سپاردبووم لە وەزعی سەربازی پاشاکان و گەلانی تر زانیاری بۆ کۆبکەمەوە بەیانیەک لازمیر کاتێک کە خەڵکی لە خەوەڵەسان بیستیان کە شەوی ڕابردوو سەربازێکی میسریان سەر بڕیوە خەڵکی بەم ڕووداوە بە جۆرێک لە ترسی توڕەی فرعون هەراسان بوون کە چوونە ماڵەکانی خۆیانەوە و دەرگایان لە خۆیان داخست و نەهاتنە دەرەوە ئەم ڕووداوە بووە هۆی ئەوەی کە جۆش و خرۆشی خەڵکی لە دژی فیرعون و میسرەکان هێور ببێتەوە بەڵام منم زانی کە ئەو دامرکاندنەوەیە کاتیە و لە دوای ئەوە خەڵکی بەرامبەر بە میسرەکان ڕق ئەستورترە بن هەروای لێهات و بکوژی سەربازە میسرەکان نەدۆزرایە و لە دوای دووسێ ڕۆژ خەڵکی لە ماڵەکانیان هاتنە دەرەوە و ئەم جاریان بە شێوەیەک ڕقیان لە میسرەکان هەڵگرت کە هیچ میسرێک نەیەوێرە بەبێ چەک لە ماڵەکەی بێتە دەرەوە و لە ناو شەقامەکاندا بسوڕێتەوە من لەبەرەوەی جل و بەرگی سریانیم لەبەردا بوو بەبێ مەترسی لە ماڵ دەرەچووم و هەندێ لە شەوەکان بۆ پەرزگەی عەشتارە چووم و تا هەندێکی شەو لەوێ ئەمامەوە شەوێکیان کە لە پەرزگای عەشتارە گەڕامەوە تووشی هەندێ لە سریانیەکان بووم و یەکێک لەوان وتی وابزانم ئەم پیاوە میسریە و ئەگەر میسری بێ ئێمە ئەبێت تەمەی بکەین بۆ ئەوەی جارێکی تر نەچێتە پەرزگەکەی ئێمەوە دوایی لێم نزیک بوونەوتیان ئەمانەوێت تۆ بپشکنین بۆ ئەوەی بزانین میسریدیاننا وتم من لەگەڵەوەشدا کەمیسریم بەڵام بە زۆری ئەچمە ئەم پەرستگایە و تا ئێستا کەس پێی نەوتم بۆ ئەم پەرستگەیە مەیە ئێوە بۆچی ڕێگام لێگرن سریانیەکان کاتێک کە وەڵامەکەی منیان بیست بە تووڕەیەوە پەلاماریان دام و منیان بە عەرزادا و سەرمیان کوتا بە زەویدا بە شێوەیەک کە لە دڵی خۆم داوتم ئەمە دوایین ساتەکانی تەمەنمە بەڵام لە ناکاودا یەکێک لەوان وتی ئاه ئەم پیاوە سینۆها ئیبن حیمارە و دۆستی پاشاکانی سووریایە ئەوانی تر کە ئەم وتەی ئەویان بیست منیان بەردا و دامێنی جلەکانیان بە دەم و چاویان داگرت بۆ ئەوەی من نیان بینم و نیان ناسم و بە هاوارکردنەوە ڕایان کردو من توانیم هەڵبسمەوە و بگەڕێمەوە بۆ ماڵ. دوو ڕۆژ دواتر کە خەریکی ئامادەکردنی کەلوپەلی گەڕانەوەم بووم بۆ میسر هێشتا نەخۆشەکانم چارەسەرەکرد پیاوێک بە سواری ئەسپەوە کە بە خێرایی بە ئەڕۆی لەبەردەم خانۆکەمدا وەستا لە میسر و سوریا سواربوونی ئەسپ باو نەبوو، چونکە ئەسپ گیانەوەرێکی سەرکێش و ملهوڕ و قەبارە گەورەیە و کاتێک یەکێک سواری ئەبێ هەردوو دەستی بەرزەکاتەوە و سوارەکە بە زەویدا ئەدا، هەر لەبەر ئەوەشە کە لە میسر و سوریا خەڵکی لە هەموو کاتێکدا سواری گوێدرێژە بن کە ئاژەڵێکی بێ ئازار و گوێڕایەڵە و تەنانەت گالیسکە جەنگیەکانیش گوێدرێژی لێ ئەبەستن. کاتێک کە ئەسپ بە گالیسکەی جەنگیەوە ئەبەستن مەترسیی زیاتر ئەبێت و بە ڕادەیەک کێوی ئەبێ، کە ڕائەکات و گالیسکەکە تێگەشکێنێت و دانیشتوانی گالیسکەکە کوژێ لێخوڕین ئەو گالیسکانی کە ئەسپیان پێوە بەسراوەتەوە لێ هاتوویەکی زۆری ئەوێت و ئەبێ یەکێک بەردەوام لەسەر پشتی دابنیشێ و پەنجەی خۆی بکاتە ناو کونەلوتی ئەسپەکەوە بۆ ئەوەی ملکەچ بێت کاتێک کە سەیری پیاوە ئەسب سوارەکەم کرد بەهۆی جلەکانیەوە زانیم کە لە دانیشتوانی هەرێمی شاخاوی سووریایە و دوور نەبوو چەتە بێت، چونکە ئەسپ گیانەوەری سواری ڕێگرەکان یان دانیشتوانی چیاکان بوو. پیاوەکە بانگی کرد، سینۆها ئیبن ئەلحیمار، من لە ڕێگایەکی دوورە و لە وڵاتی ئامورۆ دێم و پاشای ئەم وڵاتە کە تۆ ئەناسێت مناڵێکی هەیە کە نەخۆش کەوتووە و بەهۆی نەخۆشی مناڵەکەیەوە لە تووڕەییدا وەک شێر دڕندە بووە و کەس ناوێرێت لێی نزیک بکەوێتەوە زوو سندوقی کەرەسەکانی پزیشکیت هەڵبگرە و بەڕێبکە و لەگەڵ مندا بۆ وڵاتی ئامورۆوەرە و کوڕی پاشاکەمان چاک بکە و ئەگەر دوابکەوی بەم چێردە سرد لە لەشت جیاکەمە و سرە بێلاشەکەت بەسەر زەویدا ئەتلێنمەوە وتم ئەگەر تۆ سەرم لە لەشم جیا بکەیتەوە کوڕی پاشاکەتان چارەسەر ناکرێت چونکە ئەگەر سەرم بە لاشەوە نەبێ دەستەکانم ناتوانن مناڵەکە چاک بکەنەوە من بۆ هاتن و چارەسەری کوڕی پاشاکەت ئامادەم نەک لەبەرەوەی کە لە هەڕەشەکەت ئەترسێم بەڵکو لەبەر ئەوەی کە پاشایی ئامورۆ هاوڕێمە و پێویستە کوڕەکەی چاک بکەمەوە پاشای ئامورۆ ئەوە بوو کە بەر لە چەند ساڵ لەمەو پێش کە لە سووریا بووم ددانەکانیم چاکردە و دوایی داوای کەنیزە جوانەکەمی کرد و ویستی لێمی بکرێتەوە وەکو باسم کرد کەنیزەکەم پێی نەفرۆشت و پێشکەشم کرد بە کاپتاموت بڕوات و کەژاوەیەک بەکرێ بگرێت و بهێنێت و لە دوای ئەوەی کە هێنای لەگەڵ ئەسب سوارەکەدا بەڕێکەوتین تا لە دەشتەکانەوە تێپەڕین و گەشتینە ناوچەیەکی شاخاوی لەوێ منیان لە کەژاوەکە داگرت و سواری گالیسکەیەکی جەنگیان کردم و ئەو ئەسپانەی کە وابزانم کێوی بوون گالیسکەکانیان بە شێوەیەک بەڕێوە برد کە ترسم لێ نیشت گالیسکەکە وەک کەشتی خوای ئامون بە ئاسماندا بفرێ من بە ترسێکی زۆرەوە هاوارمە کرد بەڵام ئەوەی گالیسکەکەی لێخوری بەبێ ئەوەی گوێ بداتە ترسانی من بە خێرایی لێخوڕی و لە دوای ماوەیەک کە بەو شێوەیە ڕێگامان بڕی گالیسکەکە وەستا من خۆشحاڵ بووم چونکە وام زانی سەفەرەکەمان کۆتایی پێهاتووە بەڵام منیان لەو گالیسکەی هێنای خوارەوە و سواری گالیسکێکی تریان کردم کە ئەسپی تازە نەفەسی پێوە بوو دیسانەوە گالیسکەکە بە وزەی ئەسپە بەهێز و چێویەکانەوە بەڕێکەوت و من هاوارمە کرد و ئەموت هێواش بڕۆن و هەر کاتێک کە خێرای گالیسکەکە کەمە بووە و ئەم توانی دەستم لە قەراغەکەی بەربدەم پشتی عارەبانەچەکەم ئەدایە بەر مست بەڵام ئەو بەبێ ئەوەی گوێی بداتێ و بڵێ بۆچی بەمست لێمەدەی هەر بە خێرایی ئەڕۆی هێشتا نازانم کە لەو ڕێگا شاخاویانە لە کاتێکدا کە ئەو ئەسپە سەرکێشانە گالیسکەکەیان ڕاکێشا چۆن وەرناگەڕین و گالیسکەکەمان تێک ناشکا و نەکوژراین بەر لەوەی خۆر لە ئاسۆی ڕۆژئاوا نزیک بێتەوە لەو هەرێمە شاخاویە گەشتینە شارێک کە شوورەیەکی تازە دروستکراوی لێبوو دەواازەکەی داخرا بوو بەڵام کە ئێمەیان بینی دەواازەکەیان کردەوە و گالیسکەکەمان بە هەمان خێراییەوە کە لە ڕێگا شاخاویەکانەوە ئەهات بەناو شەقامەکانی شاردا ڕۆشت و لە ڕێگا هەندێ لە ژن و پیاوەکان سەبەتەی پر لە میوەیان بەرەڵا کرد و لە ترسی گالیسکەکە هەڵاتن و گۆزە پڕ لە ئاوەکان ئەکەوتن و ئەشکان کاتێک کە لە بەردەم کۆشکی پاشای ئامورۆ داوەستین و منیان دابەزان بە جۆرێک ئەندامەکانی لەشم کوترا بوو کە نەمەتوانی بەڕێدا بڕۆم و بەندەکان منیان بەسەر دەستیانەوە بردە ناو کۆشکەوە لە هەش سوچەکەی کۆشک دەیان جۆرە چەک و کلکی شێر و پەڕی باڵندەکانیان بە دیوارە و هەڵواسی بوو کە گەشتمە ژوورە و پاشای ئامورۆ وەکو فیلێک کە بە دەستی ڕاوچی بریندار کرابێ و شاڵاو ببا بەرەو من هات سەیرم کرد کراسەکەی دڕابوو خۆڵەمێشی بەسەر خۆیان کردبوو هاواری کرد ئەی چەتەکان بۆ ئەوەندە درەنگ هاتن ئایا بە قەستی خۆتان دواخست کە کوڕەکەم بە نەخۆشیەوە بمرێ پاشا ئەوەندە تووڕە بوو کە تەوقە ئاڵتونیەکەی بە دەوری ڕدێنەوە بەست بووی کرایەوە گالیسکە چێکەوتی ئەمڕۆ ئێمە ئەوەندە بە خێرایی بە شاخەکانەوە تێپەڕین کە باڵندەکانیش ناگەیشتنە ئێمە و تۆ ئەبێ مەمنونی ئەم پزیشکە میسرێ بیت چونکە هەر کاتێک کە ئێمە خاومانە کردەوە ئەو بە مست ئەی کێشا پیاماندا کە خێراتر بڕۆین و بە شێوەیەک ئەی قیڕان کە ئەسپەکانمان هەڵە بەزینەوە بە خێرایی گالیسکەکان ڕاکێشا هیچ یەکێک لە باو باپیرانی ئێمە بە بیریان نایەت کە ماوەی نێوان ئەزمیر و ئامورۆ بەم ماوە کەمە بڕابێ دوای پاشا منی لە باوەش گرت و ماچی کردم و دەستی بە گریان کرد وتی سینۆهە تۆ ئەبێ کوڕەکەم چارە سەر بکەیت و من سەلامەتی کوڕەکەم لە تۆوێ وتم جارێ تۆ پێڵە کوڕەکەت ببینم و بزانم نەخۆشیەکەی چییە ئینجا خەریکی چارە سەرکردنی ئەبم پاشا منی لەگەڵ خۆیدا بردە هۆدەکەیە و بینیم ئاگردانێکی گەورەی پڕ لە ئاگریان لە ژوورەکە داناوە و مناڵێک لە لانکێکدا ڕاکشا بوو بەڵام بە جۆرێک بە پارچەی خوری پێچابوویانەوە کە ڕەنگی مناڵەکە ڕەش هەڵگەڕا بوو عارەق لە سەرو چاوی دە ئەتکایە و بە دەنگی بەرز ئەگریا، من بە بینینی مناڵەکە یەکسەر زانیم کە هیچ نەخۆشیەکی نیە، مەترسی مردنی لێ بکرێت چونکە ئەگەر نەمردن بوایە بەو شێوەیە هاواری نەئەکرد، سەیرێکی دەورو بەرم کرد و بینیم ژنێکی قەڵەو و سپی لە هۆدەکەدا دانیشتبوو بە گریانەوە سەری بە زەوی دا ئەدا و ناسیمە و زانیم کە ئەو کەنیزەیە کە خۆم دابووم بە پاشا چەند ژنێکی تریش لە ناو هۆدەکەدا بوون و ئەوانی ژەگریان و بینیم دەموچاوی هەندێکیان بریندار بوو پاشان بۆم دەرکەوت کە پاشا لێدابوون لەبەر ئەوەی نیانتوانی بوو مناڵەکە هێور بکەنەوە بە پاشاموت ئەوەندە بێهورە مەبە چونکە مناڵەکەت نامرێت و من بەر لەوەی چارەسەری بکەم ئەبێ خۆم خاوێن بکەمەوە و لە پێش هەموو شتێکدا ئەم ئاگردانە لێرە ببەنە دەرەوە. دایکی مناڵەکە کە لە ڕابردوودا کەنیزی خۆم بووتی ئەگەر ئاگردانەکە ببەنە دەرەوە مناڵەکەم سەرمای ئەبێ وتم نا مناڵ لە هەوای هاویندا سەرمای نابێ ئاگردانەکە ببەنە دەرەوە و ئەگەر سەرمای بوو من لێی بەرپرسم ژنەکە منی ناسیە و بزەخەنەیەکی هاتێ و وتی ئاه سینۆه ئەمە تۆی کاتێک کە هاتی نەژوورەوە نەم ناسیتەوە چونکە سەیرم کرد کراسی سریانیت لەبەردایە وتم ئەوەندە بە پەلە بۆ چارەسەکردنی ئەم مناڵە بەڕێکەوتم کە نەمتوانی کراسە سریانێکم دابنێم و جلی میسری لەبەر بکەم پاشا کە هێشتا چاوی بە فرمێسک بوو وتی سینۆها کوڕەکەم سێ ڕۆژە خواردن ناخوات و هەرچیەگە خوات ئەیهێنێتەوە و بە شێوەیەک هاوارەکە و ئەناڵێنێ کە ناتوانم یەک ساتیش ئارام بگرم وتم دایەنەکان و بەندەکان ببەنە دەرە و دوایی خۆم شوشت و لە دوای خاوێن بوونەوەم وتم پەنجەرەکانی ژوورەکە بکەنەوە و خۆشم ئەو پارچە خوریانەی کە لە مناڵەکانەوە پێچبوو کردمەوە مناڵەکە کە تاوکاتە هاواریە کرد و ئەی ناڵان هێور بووە و قاچە ئەستورەکانی خۆی جوڵاندەوە و سەیرم کرد مناڵەکە لەگەڵەوەشدا کەساوا بوو وەکو باوکی قژێکی ڕەش و زۆری هەیە هەندێک لێی ورد بوومەوە کە بزانم نەخۆشیەکەی چییە و لە ناکاودا دەمی مناڵەکە کەوتەوە یادم و دەمیم کردەوە بینیم ددانێکی بچووک لە ناو دەمیدا ڕواوە و تێگەیشتم کە نەخۆشی مناڵەکە تەنها ددان هاتنەکەیەتی بانگی پاشام کرد و ددانی مناڵەکەیم پێنیشاندا وتم سیرکە تۆ تەنها بۆ ئەم ڕووداوە بێ بایەخە ناودارترین پزیشکی سووریات بە ئەسپە کێویەکان هێناوەتە ئێرە و زیاتر لە پ جار منت خستە بەر مەترسی مردن لە کاتێکدا کە هەر کەسێ کەمێک ئەزمموی هەبێ ئەزانێت کە کاتێک مناڵ ددانی دێ بێتاقە دەبێت و لەوانێت تای لێبێت و ئەو تایە مەترسیدار نییە بەڵام ڕشانەوەکەی هۆیەکی سروشتی هەیە چونکە تۆ و دایکی و دایەنەکان بەردەوام شیری چەورتان کردۆتە ناو سکی ئەم مناڵەوە و ئەویش کە نەیتوانیوە تەحەمولی ئەو هەموو شیرە بکا ئەڕشایەوە ئێستا بە دایکی بڵێ کاتێک کە مەمکی ئەداتێ ئاگادار بێ چونکە لەوانەیە مناڵەکە بە ددانی مەمکی بریندار بکا. دەمی مناڵەکەم لە بەردەم پاشا کردەوە و ددانەکەم نیشانی دا پاشا کاتێک کە لە نەخۆشی مناڵەکەی تێگەشت و زانی مەترسی نیە لە هۆدەکەدا کەوتە سەما کردن و دایکی وتی هەرگیز ددانی وا جوانم لە دەمی هیچ مناڵێکدا نەبینیوە. کاتێک کە ویستی دووبارە مناڵەکە لە پارچەکانەوە بهاڵێنێ، من نەمهێشت وتم کراسێکی کەتان بۆ داپۆشینی ئەو بەسە. پاشا هیچ بە خەیاڵی دا نەئەهات کە منی لە ئەزمیرەوە بۆ شتێکی ئەوها بێ بایەخ بانگ کردووە و فەرمانی دا گەورەکانی دەربار و هاوڕێکانی بێن و ددانی مناڵەکەی ببینن و ئەوان لە ناکاودا هێرشیان کردە ناو ژوورەکەوە هەموویان ئەیانویست پەنجە ئەستوور و پیس و پۆخڵاویەکەیان بکەنە ناو دەمی مناڵەکە و دەست لە ددانی بدەن، بەڵام من بە پاشام وت ئەوان دوور بخاتەوە ئەگەر نا مناڵەکەی بەڕاستی نەخۆشەکەوێ. لە دوای ئەوەی گەورەکانی کۆشک و هاوڕێکانی ڕۆیشتن پاشا وتی ئەم مناڵە لە پێڵوی چاوەکانم خۆشەویسترە و لە هەموو ئەو شتانەی کە من هەمە گران بەهاترە و چەند شەوێک ئەبێ کە من بە دیار لانکەکەیەوە نەنووستوومە چونکە ئەترسام بمرێت و لە دوای من کەس نەبێ کە لە جیاتی من لە وڵاتی ئامورۆ پاشایەتی بکا دوایی دەستی خستە سەر سەری من وتی سینۆهە تۆ نازانی کە بە بۆنەی ئەوەی ئەم بارە قورسەت لەسەر سینەم هەڵگرت چەندە خۆم بە قەرزاری تۆزانم دوای مناڵەکەی نیشانداموتی تۆ کە وڵاتێکی زۆرت بینی و ئایا تا ئێستا دیوتە مناڵێک لەم تەمەنەدا ئەوەندە جوان بێ قژە زۆرەکانی کوڕەکەم لەیاڵی شێرەچێت و سکە قەڵەوەکەی لە بەرمیلێکی بچووک ئەچێت و دەست و قاچە ئەستوورەکانی وا نیشانەدا کە لە ئایندەدا وەک من بەهێز و بەقوە دەبێ شەو داهات و هەوا تاریک بوو چراکانیان هەڵکرد و من کە بەهۆی ئەو سەفەرە بەپەلە و خێرایە پێویستم بە پشوودان بوو نەمەتوانی گوێ لە قسەکردنی پاشا بگرم پێم وت ئەمڕۆ لە بەیانیەوە تا نزیکی ئێوارە من لە ناو گالیسکەکانی تۆ بەڕێگا شاخاویەکانەوە بەخێرایی با ئەهاتم و ئێستا لە تاو ماندوێتیم هەموو ئەندامەکانی لەشم ژانەکەن و ئەبێ نان بخۆم و پشوو بدەم، بەڵام تۆ لە جیاتی ئەوەی خواردنم بدەیتێ و بڵێی جێگایەکی نووستنم بۆ ئامادە بکەن، بەردەوام قسە ئەکەی. پاشا پێکەنی وتی منیش چەند ڕۆژێکە لە تاو و خەم و پەژارە نەمەتوانی خواردن بخۆم، بەڵام ئەمشەو ئەتوانم تەوەڵەی ڕابردووش بکەمەوە. دوایی فەرمانی دا خواردنمان بۆ بهێن و بەندەکانی مەڕ و بەرخی بژرا و نانیان بۆ هێناین و لە دوایی ئەوەی کە تێرم خوارد هەستم کرد ماندوێت یەکەم کەمتر بووتەوە من چەند ڕۆژێک لە لای پاشا مامەوە و ئەو دیاری گران بەهای لە زێڕ و کانزا پێدام و سەرنجمدا کە ئەو لە چاو جاری پێشوو کە من بینی بووم دەوڵەمەندتر ببوو لێم پرسی ئەو سامانت لە کوێ دەستکەوتووە چونکە جاری پێشوو ئەوەندە دەوڵەمەند نەبووی وەڵامی دایە وتی سینوها ئەو ژنەی کە تۆ پێت دام سەر بە ڕسق بوو بووە هۆی دەوڵەمەندیم. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا و کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرمونون.